کاناڵی توتڕ بەشی دەیەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی هێلکەی هادی خانی بێگومان پێت سەیرە ڕەنگە لات وابێ هێلکە لەسەر واتای خۆی نییە یان هادی خان وەک جادووگەر هێلکەی کردووە نەخێر هێلکە هەر هێلکەیە. هادی خانیش نە جادووگەرە و نە مریشک، یەکێکە لەو دەوڵەمەند و خاوەن موڵکە گەورانە کە لە سنە پێیان ئەڵێن ئەعیان. ئەم چیرۆکە ڕاست و دروست و ڕووداوە، نە هەڵبەستە و ڕێکخراوە، نە ڕێسیاو و پێسیاوی بیر و خەیاڵە. ئەگەر هەڵەشە نەبی و پەلە نەکەی و تۆزێک بە شێنەیی بی تا چیرۆکەکە دوایی دێ، لام وایە زۆرت بەلاوە سەیرتر ئەبێ لەوەی کە بیری لێ ئەکەیتەوە. وەکو من کە بەش بە حاڵی خۆم زۆرم بەلاوە سەیرترە لەوە کە هادی خان جادووگەر بوایە یان ببوایە بە مریشک و هێلکەی بکردایە چونکە ئەوسا هەر ئەوەندە بوو شتێکی سەیر و سەمەرە ڕووی ئەدا و نەختێکیش پێکەنینی لێ پەیدا ئەبوو بەڵام ئێستا هەر دەستی لێ مەدە پێشەکی خۆت تووشی تووڕەیی یان خەم و خەفەت مەکە گوێسکە تا چیرۆکەکە دوایی دێ جا بزانە چی ئەبێ و لەگەڵ چ جۆرە جانەوەرێکا دەستەو یەخە ئەبی. سەر نەیەشێنم خۆشم نازانم جاری چەندەم بوو لە دەست ڕژێمی دیکتاتۆری و کۆنەپەرستی ڕامەکرد لە کرماشان هاواڵێکم منی بە پیاوێکی باش سپارد کە بەڕێم کا کابرا پیاوێکی باش و بەڕێز بوو، خەڵک دەستی قەدریان لێ ئەنا، سەر بە دەرەوە و ناسراو بوو، کەمێکیش بە دەسەڵات بوو، بەڵام لەگەڵ ئەمانەشدا خاکینە و بێ فیز بوو. بە یەکەوە چووینە گاراج، بە کابرای گاراجداری گوت ئێمەش ڕەوتەنین. گاراجدار زۆر بە حورمەتەوە لە پێشەوەی پاسێک دا کە بۆ سنە ئەچوو جێگای بۆ داناین و سەبارەت بەو تا دەرگای گاراجەکەش بەڕێی کردین. کەوتینە ڕێ و لە شار دەرچووین، من کە لە دڵی خۆما زۆرم ترس لەوە بوو کە پێم بزانن، نەختێ هاتمەوە سەر خۆم، پشوویەکم هاتەوە بەر، هێندێکی دیکە ڕۆیشتین، کە تەماشام کرد هۆدەیەک لەسەر چەقی ڕێگاکەیە، لەبەر ئاڵۆز و بڵۆزی خۆم و وتوویرەی تێکەڵ و پێکەڵ نەمتوانی بە هیچی تێبگەم، هێشتا تەواو نەگەیشتووینە حاسکی هۆدەکە، کتوپڕ کابرایەکی دەم چەقەڵەی ڕەنگ تریاکی و ژاندارمەیەکی مل باریکی لەڕوو لاواز کە بە کاسکێتە زلەکەی سەری و بەژن و باڵای ڕەقەڵیدا وەک قارچکە گولانە ئەچوو هاتن و پێشی پاسەکەیان گرت. من لەبەر خۆمەوە وتم یەخوا خێر بێت، لە ئاگر ڕزگار بووین و بەسەر ماردا کەوتین. کابرای هاوڕێم چاوێکی لێ کردم و سووکێک گوتی هیچ نییە. ترمبێلچی دەرگای پاسەکەی کردەوە، کابرای دەم چەقەڵ بە تیزێکەوە هاتە سەرێ، بێ ماندوونەبوونی و چاکی و خۆشی، بە ڕوویەکی گرژ و دەم و کاوێژێکی خاو و خلیچک و خەواڵ و یان خومارەوە وتی، یەڵڵا بدەن، خێرا کەن. هەر کەسە دەری هێنا و پێنج قرانی دایە. هاوڕێکەی منیش لە جیاتی هەردووکمان تمەنێکی دایە، بەڵام کوڕێکی تیشکەڵەی دەم ڕووتە، کە بە شێوە لە چاوکراوەکانی دێهاتی سەرجادە ئەچوو، کردیە هەراوهوریا. لە کوێم بوو؟ نیمە. ئێمە ڕۆژی تمەنێ پەیدا ناکەین. کرێی تورمبێل و دەڵاڵی گەراج و فێڵوتەڵەکەی بەقاڵ لەوێ بوەستێ. ئێستا پێنج قران بدەین؟ مەشکەیەکم ماست هێنابوو. ئەوەتا بەشی دوو ژەمم قەند و چا لێکڕیوە. بە خوا ئیتر هیچم پێ نەماوە. کابرای دەمچەقڵ سەرێکی کێشا بۆ دەرەوەی پاسەکە. وابزانم ئەیەویست جاندارمەکەمان کات کوڕەکە دابەزێنێ و بیگرێ، بەڵام هاوڕێکەی من نازانم بەزەیی بەو دا هاتەوە و پێوەندییەکی پێیەوە هەبوو یان مەترسی لەوە بوو کە بمانگێڕنەوە دواوە و گێرەوکێشەیەک بۆ من ساز بێ، ماوەی کابرای دەمچەقەڵی نەدا و خێرا گوتی بگرە. کابرا ئاوڕی دایەوە گورچ تمەنێکی دا دەستی و کوتی، پێنج قرانی لە جیاتی ئەو کوڕە و ئەوی کەشی بۆ خۆت. کابرای دەم چەقەڵ چرچولۆچی ناوچەوانی نەختێ لە بەر یەک کشانەوە و لە خۆشییا تۆزێ دەمی دا چەقاو بە نووزەیەک گوتی، خوا خۆشوکا. ئەو دابەزی و ئێمەش کەوتینە ڕێ. کوڕە دەمڕووتەکە هاتە قسە و کوتی، هەی هەی، دەوڵەت ئەیەوێ بە پێنج قران پێنج قرانی ڕێبوار و هاتوچۆکەران داب و دەزگای خۆی بەڕێوە بەرێ، بۆ خاتری خوا، کوچە و کۆڵانی کرماشان بە من چی؟ من پارە بۆ بدەم بە شارەوانیی کرماشان؟ هاوڕێکەی من وتی، کوڕم! ئەم قسانە پار ئەکران واتە کە زەمانی موسەدیق بوو ئێستا کەڵکی نییە و تووشی گرتن و ئازاردانیش ئەبی تۆزێ ئاگات لە دەمی خۆت بێ ئیتر بەم پێنج قرانە وەک کلیلی تەلیسم یا بسم اللەی پیاوچاکان ڕێگەمان بۆ کرایەوە و بە بێ گرێ و قۆرت بەبەر تاقۆساندا بەبەر یادگارەکەی فەرهادی قارەمانی چیرۆکی شیرین و فەرهاددا ڕۆیشتین و لەناو دەربەند تێپەڕین لە چاییخانەکەی ملە مرواری هەر چەند ڕەمەزانیش بوو دابەزین و لەبەر هاوڕێکەم کە لە پێشەوایانی دینی ئەژمێردرا لە قوژبنێکا قاوەڵتیمان کرد. هاوڕێکانیشمان شارستانییەکان لە نان و چا خواردن و بۆرە پیاوەکانیشیان لە دەستنوێژ و نوێژکردن بوونەوە، سەر لە نوێ سوار بووین و کەوتینەوە ڕێ. ئەتگوت پێنج قرانی تاین هێشتا فیت و بەرەکەتی هەر مابوو، بەبەر چەند جارم جاندارمخانەدا ڕەت بووین و هیچ گەڕ و گێچەڵیان پێ نەکردین، بەڵام ئەوەی ڕاستی بێ وا دیار بوو هاوڕێکەی منیش لەو ناوەدا لە پێنج قرانی گۆرین بێ نرختر نەبوو، چونکە ئیتر هەموو کەسێ ئەیناسی و تەنانەت جاندارمەکانیش کە چاویان پێ ئەکەوت بە دەس سڵاوێکیان لێ ئەکرد. جا نازانم لەوە پێش پێنج قرانی بەوانیش دابوو یان هەر بە دەوڵەمەندیەکەی وەک نوشتەی دەمبەست دەمیان ڕەق ئەبوو پاس بە وڕە وڕ ڕێگەی خۆی ئەبڕی منیش بە دڵنیایی سەیری هەوراز و نشێو و چەم و ڕوبارانم ئەکرد هاوڕێکەشم بە ڕواڵەت لەبەر وەرزی ڕۆژوو لە ڕاستیشدا سەبارەت بە تێرخواردن و خاوبوونەوە وەنەوزی ئەدا ڕێبوارەکانی تریش یەکتریان ئەدوان تا گەیشتینە چاییخانەی فڵانەجێ. لەوێ دابەزین و بە چاییچی و بە خەڵکەکەوە گشتیان هاتن بە پیری هاوڕێکەمەوە. تومەز ئەو چاییخانە موڵکی ئەوە و ئەم خەڵکەش یا بۆرە پیاو یا دەسوپێوەندی ئەون. تاوێک لەوێ حەساینەوە. لە پاشان ئەوان بەرەو سنە کەوتنە ڕێ و منیش بەرەو ئاوایی دەستم دا کەژ. ناشارەزا بووم نەمدەزانی بە کوێدا بڕۆم دوو پیاو کەلوپەلی ماڵی کابرای هاوڕێمیان ئەبردەوە و کەمێک لە پێش منەوە بوون تۆزێ پێم هەڵگرت و گرتمنەوە هەرچەند ئەوان کوڕی کێ و کەش بوون بەڵام سەبارەت بە مەکۆڵەکانیان قورس بوو زۆر باش لەگەڵیان دەرئەچووم لە باسک و ملەیەک سەرکەوتین دێیەک دەرکەوت پرسیم ئەمە ئاوایی فڵانە کوتیان نەخێر ئەمەی چی ئەم تەم و مژەت دیوە نوچکەی کەژەکەی داگرتووە ئاوایی فڵان وا لەوێ کەژەکە زۆر بەرز و کوڕ و زەرد و مابوو بۆم نەئەقبڵا بەرزایی چەندەیە تا لە پاشان کابرای خاوەن ئاوایی هاتەوە جارێک لە ناو قساندا گوتی حەوت هەزار پێ لە پان دەری لە بان دەریاوە بەرزە بە شیو و دەڕێیەکدا هەڵکشاین، بۆن و بەرامەی گوڵ و گوڵزار پیاوی مەست دەکرد، بە پەنای دۆڵەکەوە و تا سەری بەندەن باخ و باخات بوو، دار و درەخت وەک دۆستانی بە ئەمەک و هاوبیر سەریان بە یەکەوە نابوو، ئەتگوت ڕاز و نیاز ئەکەن و بە ئاڵ و واڵای سەوزە گەڵاوە، بە دەم شنەی باوە ئەشەکانەوە، ئەتگوت بە هەوای موزیکی خوڕە خوڕی ئاوەکەوە کە لە لوتکەی کەژەکە ئەهاتە خوارەوە وەک دەوڵەمەند و خودا پێداوەکان لە سەر شانۆی کابارییەکان سەما ئەکەن و ئاگایان لە دەرد و مەرگی کەس نییە. ئەم دیمەنە بۆ من، بە تایبەتی دوای ماوەیەک زیندان، ئەوەندە جوان و خەمڕەوێن بوو، بەرزی کەژەکە و شەکەت و ماندوویی خۆمی لە بیر بردووم و لە بیر بردبوومەوە. بە کاوە خۆ تێهەڵ ئەگەڕاین تا دەمادەمی خۆرئاوا گەیشتینە ئاوایی فڵان. دوای چەند ڕۆژێک کوڕێکی سنەییش کە خزمی خانەخوێکەم بوو بە ناوی سەردانەوە هاتە ئەوێ، کوڕێکی خوێندەوار و وریا بوو، وابزانم ئەویش وەک ماسی لە تاوی ڕاوکەران قوڵاخەی دابوو، بە ڕۆژ لەبەر هاتوچۆی ژاندارمە و چەرچی و وردەواڵەفرۆش کە پتریان بە پۆلیسی نهێنی ئەزانران ئەچووینە باخێکی دوور لە ئاوایی. باخەکە لە جێگەیەکی ئێجگار خۆشا هەڵکەوتبوو، هەرچەند گێلاس و قەیسی نزیک پێگەیشتن بوون، هێشتا لە سەرووی ئەوێوە بە نوچکەی کەژە بەرزەکەی پشتیەوە ڕنووی بەفر ئەدرەوشایەوە، لەوێ بۆم دەرکەوت ئەو ئاوەی بەناو باخەکانی خوارەوەدا هاژێ ئەکرد سەرچاوەی لای ئەو ڕنووانەیە و لەگەڵ بەفراوەکەیان تێکەڵ ئەبێ، بۆیە بە ڕۆژ هەر هاژەی دێت و بە شەو کە بە پراو ئەیبەستێ کەم و هێدی ئەبێتەوە. لەم باخەدا کۆمەڵێ کرێکاری لەڕ و ڕا لەڕ و لاواز و ڕووتەڵە کوڕەکاریان ئەکرد. خەریک بوون خانوویەک بۆ خاوەن باخەکە دروست کەن. نیوەڕۆیان سەروسێ نانیان ئەدانێ. هێندێ ڕۆژ. دۆشی لەگەڵ ئەبوو لە ئەو ڕەحمانی باخەوانم پرسی ئەمانە کرێیان چەندەیە کوتی ڕۆژی تمەنێک وتم جا چۆن بەم ڕۆژە درێژانە بە تمەنێ کار ئەکەن وتی هەی هوو ئەمانە کار و کاسبیان ڕەنێوهێنانی ئەم باخەیە ئەگەر ساڵێک تەرزە و گلێرە درەختەکانیان کوتێ هیچیان نییە پێی بژین پارە کە نەهاتیان بوو زستان پارەیان وەرگرتووە و لە پێی کاری هاویندا ڕۆژی بەتمەنێک ڕۆژی بەتمەنێک و خۆیان پێخستووەتە بەهار ئێستا بۆیە بەوەندە کار ئەکەن ئەم سێ نانەی ئەیشیان درێتێ پیاوەتییە ئەو ڕەحمان کە نیوەڕۆیان ئەچووەوە ئاڵایی و نان بۆ کرێکارەکان بێنێت، ئێمەش پارەمان ئەدایە شتێکمان بۆ بکڕێ، ڕۆژێ لەو ڕۆژانە دوو تمەنمان دایە هێلکەمان بۆ بکڕێ. ئەو ڕەحمان هاتەوە، نانی لە کرێکارەکان دابەش کرد و سەرکەوت بۆ لای ئێمە. هێشتا چەند هەنگاوی مابوو بگاتە لامان، کوتی نان و ڕۆنم لە ماڵی ئاغا هێنا و بایی دوو تمەن هێلکەم بۆ هاوردن. بەڵام چ هێلکە؟ هێلکەی هادی خانی. لە کوڕە سنەیەکەم پرسی هێلکەی هادی خانی چییە؟ گوتی بەخوا بێژم چ؟ ئەو ڕەحمان هاتە پێشەوە، شتومەکەکەی دانا، ئاگری کردەوە و چای لێنا و هێلکە و ڕۆنێکی باشی کرد و هەرسێکمان دەستمان بە خواردنی کرد. لەسەر نان خواردن لە ئەوڕەحمانم پرسی هێلکەی هادی خانی چۆنە؟ گوتی، ئەی چاوت پێیان نەکەوت چەند درشت و گەورە بوون؟ هۆوەتا، بڕوانە تێکوڵەکەیان. گوتم، بۆچی ئەوڕەحمان، ئێوە بە هێلکەی گەورە ئەڵێن هادی خانی؟ گوتی، بەڵێ، لەم چەمی گاوەرۆیەدا وا ئەڵێین. ئەمە حیکایەتی هەست گوتم ئادەی حیکایەتەکەمان بۆ بگێڕەوە ئەو ڕەحمان کە کوڕێکی ساویلکە و دەم بە پێکەنین بوو بزەیەکی گرت و دەستی پێکرد و وتی لەو شیوەی ئەو دیومانەوە لە داوێنی عەواڵان دێیەکی ئاوەدان و گەورەی لێیە نزیکەی دوو سەد ماڵ ئەبێ ناوی نشورە ئەم دێیە جگە لە باخاتی زۆر کێڵگەی فرەشی هەیە و ئاووهەوایشی گەلێ سازگارە هادی خانی خاوەنی سەرەڕای گژموڵکەکانی، خانوویەکی خۆشی لەوێ دروست کردووە و هاوینان دوو سێ مانگ بە خاو و خێزانەوە بۆ ڕابواردن دێتە ئەوێ. پیاوێکی فرە لە چەروچنۆکە، لە پیاوی دەوڵەت بەولاوە، مشکیش چێشکەی نانی ناکا. ئەوانەی ڕەشایشن دیسان وەکو هەندەران مانگی سێ ڕۆژ بێگار ئەکەن، ئەگەر ئاژەڵیشیان ببێت ئەوا ڕۆنانە و پوشانە و کاوڕانە و خوریانەیش ئەدەن، بەڵام هادیخان زیاد لە گشت شوێنێک بە پێی ئەژمارە بۆ گشت مامرێکی سەرە پانزە هێلکە لە ڕەشاییەکان ئەسێنێت. کە هادی خان ماڵی دێتە نشور گزیر ئەکەوێتە ناو ئاوایی مامرەکان چاو ئەژمێر ئەکا سیایی ئەگرێ و ئەیبا بۆ ئاغا پاشان لە پاشان دەنگیان ئەدا هەر کەس چەندی هێلکانە لە پێدایە بیبات ڕەشاییەکان کە ڕەنجبەر و وەرزێری جووتبەندەکانن خۆیان لە دەشت خەریکی کارن ژن و منداڵیان زەمبیلە هێلکە هەڵئەگرن و ئەیبەن بۆ ماڵی هادی خان هادی خان بۆ ئەندازەگرتنی هێلکەکان کونێکی خڕی کردووەتە تەختەیەک، خزمەتکارەکەی تەختەکە ئەگرێ بە دەسەوە و لەبەر چاوی هادی خان هێلکەکانی پێ ئەنازە ئەگرێ، هەر هێلکەیەک بە کونەکە نەچوو بە کونەکەوە نەچوو وەری ئەگرێ و ئەوەی بە کونەکەشەوە نەوێستا نایەوێت خاوەنەکەی ناچارە بیبا بیگۆڕێتەوە بە هێلکەیەکی قەڵەو. جا سەبارەت بەمە هێلکەی گەورە لەم ناوەدا ناوبانگی کردووە بە هێلکەی هادی خانی وتم ئەو ڕەحمان جا بۆ ئەیدەن کەی ئەمە لە قانوندا هەیە وتی تۆ ئێژی چی ئەی نەیدەین چیەکەین هادی خان ئەعیانە و ماڵی لە شارە و هەر خۆی حەساوە ژاندارمە ئەنێرتە ئەنێرێتە سەرمان و بە شەق ورگمانە دڕن وتم، جا ئێوەش هەمووتان قسەی خۆتان بکەنە یەک و لە هادی خانیش و لە ژاندارمەکانیش لای دەوڵەت شکات بکەن. وتی، بەڵێ، لە زەمانی دوکتۆر موسەدیقدا ئەمەمان کرد و تەنانەت من خۆم ئێستا ئاوارەی ئەوەم، دایکم هێلکانی بردبوو بۆ ماڵی هادی خان، هێلکەکان بە کونی تەختەکەوە نەوێستابوون، کابرای خزمەتکار هەموو هێلکەکانی، دابوو بە سەرە سپیەکەی دایکمە ئێوارە کە لە ئیش هاتمەوە سەری شۆردبوو باسی هیچیشی نەکرد تا من تووشی گێچەڵ نەبم بەڵام دراوسەکان بۆیان گێڕامەوە منیش هەر بەو شەکەتی ماندوویەوە دەسم دا داسوو چوومە ماڵی هادی خان تا وەک کەما ملی هەڵبڕم خوا و ڕاسان چووبوو بۆ سنە و لە جیاتی ئەو کابرای خزمەتکارم بەر پەل کەوت و داخی هادی خانیشم بەو ڕشت و هەتا جووڵاوە لێم دا و لە دوو سێ لاوە سەرم شکاند ئیتر دنیا وەک ماستی مەییوی لێ هات باسی هێلکە لەو ناوەدا نەما تا دەوری موسەدیق تێک چوو دیسان سەر لە نوێ هادی خان لە جاران خراپتر زەبر و زەنگی دەست پێ کردەوە و ژاندارمەی هێنا کە من بگرێ. منیش بۆی دەرچووم و ئەوەتا لێرە باخەوانم، بەڵام برا بچووکەکەمیان بەر دەست کەوت و گرتیان. ئێستا وا لە کرماشان لە زینداندایە. ها نەبوو کە ئێوە هاتن منیش لە پاسەکەدا بووم کڕم لە تەک کابرای دەم چەقەڵدا کرد، ئەوە چووبوومە کرماشان سەری براکەم دابوو. وتم، ئاو ڕەحمان، تۆ ئەو ساوت و ماسم هێناوە بیفرۆشم. وتی، ئەی چە بێژم؟ ئەی چە بێژم ئەو ڕەحمانم و بمگرن؟ بە خوا هەر ئەوە نەبوو ماسم نەبرد بۆ فرۆشتن، ئەگینا گشت قسەکانی ترم ڕاست بوو. ئەوسا کە ماسکم ئەبردە فرۆشتن، ئەوانەم گشت بەسەر ئەهات. وتم، ئاو ڕەحمان، وەرزێر خۆی بەربەرەکانی خانووبەگ و ژاندارمەی پێ ناکرێ. لەگەڵ ڕۆشنبیر و زەحمەتکێشەکانی شارستان ڕێکەون، ئەوان خوێندەوارن و باشتر ڕێگەی کار ئەزانن، با شارەزاییتان بکەن. وتی، ئا ئەمە خۆشە! نەخوێندەوار وەک کوێر وایە، چوزانێ چی بکا! ئێسە ئێمە شارەوشار بە دوای ئەوانا بگەڕێین، یان ئەوان ئەبێ بێن و ئێمە تێبگەیەنن؟ خۆ هیچ نەبێ، نانێکیان لە بەروبووی ڕەنجەکەی ئێمە خواردووە. وتم، ئەو ڕەحمان قسەی تۆیە، بەڵام پەلە مەکە. با ئەوانیش خۆیان تەواو پێ بگەیەنن جا ئێوەش شارەزایی ئەکەن وتی ساوەڵا ئێمە لە تای کەوراس ئامادەترین بەڵکو بە هەموو لایەکمان پیرێژن و مامر و هێلکە لەم پەند و مەخسەرەیە ڕزگار بکەین